شەوی سی و شەش. چیرۆکی نورەدین علی و ئەنیسی جەلیس و مامبرایمی باخەوان. شەهرەزاد وتیەی پاشایی بەختیار ئەبوو مامبرایم بۆ کارێکی خۆی بچوایە بۆ شار کە دەرگای ڕزوو باخەکەی کردەوە دوو کەسی بینی لاڵ و پاڵ لێ نووسبوون ئەمیش بەخۆی وت ئای نەکبەتینە نازانن فەرمانی شاهانم پێ هەرێستا بتان کوژم بەڵام نە، ناتانکوژم و فەلاقەیەکی باشتان ئەکەم تاکو تەمێ ببن و جارێکی دی نەوێرن توخنی ئەم ڕەز و باخە بکەون. دارێکی تەڕی لە لق و پۆپ دارخورمایە کردەوە و چووە ژوور سەریان، دەستی بڵند کرد پێیان دا بکێشێ، کەچی پەشیمان بوو بەخۆی وت، کوڕە کێڵێت نامۆ نین بەم ناوچەیە، یان ڕێبوارێکی ماندوو شەکەت نین، با هەڵیان بستێنم و لێیان بپرسم سەر یەکێکیانی ڕاست کردەوە بە خۆی وت ئەم ناسک و جوانە دەست لێ نادەم چووە سەر نورەدین علی قاچەکانی ڕاوەشان کە نورەدین علی چاوی کردەوە پیرێکی بە هەیبەتی بینی شەرمی کرد خێرا قاچەکانی هەڵکێشایەوە هەستایە سەر پێ دەستی مامبرایمی ماچ کرد ئەویش پرسی لە کوێ هاتون نورەدین علی وتی نامۆین بە ئێرە چاوانی پڕفرمێسک بوو مام برایم دڵی دایە وتی پێغمبەر درودی خوای لێبێ ئامۆژگاری کردوین بۆ نامۆیان چۆن بین با بچینە ناو ڕەزەکە بەڵکو و دڵتان بکرێتەوە نورەدین علی پرسیا خۆ ئەم ڕز و باخە هی چێ بێ مام برایم بۆ ئەوی لەگەڵی بێن و سڵ نەکەنەوتی ئەم ڕز و باخە لە باو باپیرانمەوە بۆم ماوەتەوە ئەویش سوپاسی ڕەزەوانی کرد و کەنیزەکەکەی لە خەوەستان ئەمجا دوای مامبرایم کەوتن و چوونە ناوە باخ چ باخێک دەرگاکە یەدوت دەواازەی کۆشکە هەموو جۆرە میوەیەکی تیابوو سوور ئەدو دیاقوتە ڕەشی قەترانی چوونە ژێر ساباتی کەپێک میوەی پێدا شۆڕ بووەوە کەناری و قمری و بولبولان ئەیان خوێن ترێی کشمیشی و سپی و سەرقڵە و خوراسانی پاخی سورهەڵگەڕاو ئەدوت دەنوکی کەوە بەڵاڵوک کە لە ژێر دانەکاندا ئەتوایەوە، ئەو هەنجیرە سور و زەردە ئاودار و جوانە گوڵی بەبریسکە ئەدوت مەرجانە، گوڵە وەنەوشە ناسک و شەرمن لە سایی باغدا وەک بوکێ خرپن ئای و گوڵە پرژە شەقایق و خوزامی زامدار بیدیایە ساڕێژ بوو زامی گوڵە نێرگز و گوڵە کەنیزە یان لیمۆ ئەدوت گۆیەکی زێڕە بەهارە و زەوی تەڕ و پاراوە چیمەن و جیایە و بە گوڵ ڕازاوە قەڵبەزەی ڕووبار بە ئاوی خوڕی بولبول لە سای ئاوازی چڕی ئەم جامان برایم بردنی بۆ هۆڵە و گۆڕەپانەکەی ناوە ئەوانیش ڕوانیان هەر پەنجەرە و مۆمدانێکی تیادانراوە نورەدین علی کۆشک و دیوەخانی جارانی خۆی بیرکەوتەوە ئەم جاوتی بەخوا شوێنێکی خۆشە مام برایم سفرەی ڕەخست و نانیان خوارد دواتر دەستیان شت نورەدین چووە بەر پەنجەرەیەک و لێەوە سەیری دار و درەختەکانی کرد ئەو هەموو میوەی بینی کەنیزەکەکەی بان کرد دواتر بە مام برایمی وت ئەوە شەرابتان لا نییە دوای نان خواردن خواردنەوە خۆشە ئەویش چوو ئاوێکی سازگاری بۆ هێنا نورەدین علی ژووتی ئەم خواردنەوەی ناڵێم ئەوی ژووتی ڕەنگە مەبەستت مەی بێ ئەوی ژووتی بەڵێ ئەم جاپیرەوتی خوای تۆ بە ئەوە سیانزە ساڵ لە لێرەم بۆ نیشم نەکردووە پێغمبەر درودی خوای لێبێ دروستکەر و فرۆشیار و کڕیاریشی بەلەعنەت کردووە نورەدینوتی گوێ بگرە ئەویش وتی فەرموو وتی ئەوە دینارێک سواری کەرەکەت ببە بڕۆ نزیک مەیخانەیەکەوە و بە یەکێک بڵێ بڕۆ لە ژوورە و بایی ئەم دینارە مەیم بۆ بکرا ئەوە خۆت نەتکڕی بیخە سەر پشتی کەرە ئەوە خۆت هەڵت نەگرت بۆم بێنەوە ئەوە نەلەعنەتت بەرکەوت و نەهیچ مام برایم دەستی کردە پێکە نوتی کەسی وەکو تۆ سعبەت چیم نەدیوە ئەم جا پارەکەی لێ وەرگرت و چوو بۆی کڕی کە گەڕایەوە نورەدین زۆر سوپاسی کرد ئەمجا بردێ شوێنێک پیاڵە و جام و پێداویستەکانی خواردنەوە کە هەموو لە زێر دروستکرابوون هەبوو بەدڵی خۆی خواردەوە پیرەش چوو میوەی بۆ ڕنین و چەپکێ گوڵی بۆکردن و لە بەردەمی نورەدین و کەنیزەکەکەدا داینا خۆیشی لێیان دوورکەوتەوە ئەوانیش هێندەیان خواردەوە لێویان سوور هەڵگەڕا شادی دایگرتن مامبرایم کە لە دوورە و دانیشت بوو بەخۆی وت هەموو ڕۆژێک دوانی ئاوا لا و شۆخوشنگ لەلات نابن بۆچی لە لای ئەواندانەنیشم بۆیە چووە لایەن نورەدین علی پێکێکی بۆ کردووتی ئەمە بخۆرەوە تاکو تامیزانی مام برایم وتی پەنا بەخواگرم سیانزە ساڵە لێرەدام دەمم لەمەی نەداوە دوای کەمێک نورەدین خۆی لە زەویدا درێژ کرد وەکەوەی لە سەرخۆشیدا بورا بێتەوە ئەنیسی جەلیز بە مام برایمی وت بنواڕە چیم پێکا مام برایم پرسی خاتون ئەمە چیەتی ئەوژوتی هەموو جارێک هێندە خواتەوە تاکو بەدمەست ئەبێ ئیتر لێ خەوێ منیش بەتەنیا ئەمێنمەوە کەس نابێ لەگەڵمدا دابنیشێت و گۆرانی بۆ بڵێم مام برایمیش وتی بەخوا کارێکی باش ناکە ئەمجا ئەنیسی جەلیس پیاڵەیەکی پڕکردوتی ئەم قومە بخۆرە و دڵم مەشکێنە مام برایمیش دڵی نەشکان وەری گرت و هەڵیدا دواتر دووەم و سێمی شێڵدا نورەدین هەستایە و لێ دانیشت ئەمجا مام برایم وتی کەنیزەکەکەت سوێندی دام بۆیە خواردنەوە نورەدین علی دەستی کردە پێکەنین دەستیان کردەوە بە خواردنەوە کار گەشتەوەی مامبرایم هاواری لەهێستاوتی بۆچی مەی بۆ منیش تێناکەن ئەوانیش زۆر پێکەنین نورەدین علیوتی ڕێگەم بدە باەکێک لەم مۆمە گەورانە دابگیرسێنم مام برایمی ژوتی بڕۆ داگیرسێنە ئەویش چوو بەو سەرخۆشیەوە هەشتا دانەی داگیرسان ئەو ناوەی کردە چراقان. مام برایم کەمەز بە بووتی، بە ڕاستی ئێوە لە من بە جەرگترن کە ئەوێرن ئاوا دایانگیرسێنن. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بێدەنگ بوو. شەوی سی و حەوت. شەهرەزاد و تێمجا هەستا و هەموو پەنجەرەکانی کردەوە دەستیان کردە گۆرانیوتن و شێر خوێندنەوە ئەو خوایی کە بۆ هەر ڕوودا و هۆیەکی داناوە خەریفە لە کۆشکەوە لە ناوشار ئەڕوانێتە ئەم ڕز و باخی کە کەوتو بۆ سەرکەناری دیجدا ئەبینێت چراخانە و ئەو ڕووناکیانەن لە ئاوی دیجلەدا بریسکاندێ فەرمانەدا بچن ئەبوو جەعفەری بەرمەکیم بۆ بانگ بکەن کە هێنایان میری مسلمانان پێیوت سەگی وەزیران ئەوە بەغداد لێ داگیر کردووم بێ ئەوەی بەخۆم بزانم جعفەری ژووتی ئەمە چ قسەیەکە خەلیفە ژووتی گەر بە تەمای گرتنی بەغدانەبی کۆشکی پەیکەران ڕووناک و ئاوەدان پەنجەرەکانی کراوە نابن تۆ نەبیت چێ ئەوێر ئەم کارە بکە ئەبوو جەعفەر چوە لای خەلیفە و سەیری کۆشکی پەیکەرانی کرد ئەمجا وتی ئا قوربان ئەوە بیرم کەوتەوە ئەوە مامبرایمی باخەوان پێیوتم فەرمانم لە خەلیفە بۆر بگرە با ئەم هێنیە مناڵەکانم ببمە کۆشک و ئاهەنگ بگێڕن ئەوە چەندین ساڵە پەزێرایی ئەم کۆشکەکەم منیش ڕێم پێدان وتم خۆم فەرمانتان لە خەلیفە بۆ وەرەگرم بۆ نەگبەتی بیرم چۆ پێت بڵێم خەلیفەژوتی ئێستا تاوانەکانت بوو بە دوو یەکێکیان منت ئاگادار نەکردوێتەوە ئەوەی دی پارەت نەداوە بەمان برایم تا ئاهەنگەکەی پێساز بدا ئەی ژوتی قوربان بیرم چوو خەلیفەوتی بە گۆڕی بابم ئەبێت ئەم شەو لای ئەوان بەسەربەرین ئەو باخەوانە پیرێکی نورانی ڕوو لە خویە بەڵکو بەم کارەمان نزایەکمان بۆ بکات و خوا گیرای بکە ببێتە مای سوودی هەردوو دنیامان دڵی مامبرایمیش خۆش بکەین جعفەری ژووتی گەورم کات درەنگ بۆ و ئاهەنگەکەیان لە کۆتابوو نایە بەسەرهاتی نورەدین و ئەنیس و باخەوان و هارونە ڕەشید خەلیفە هارونە ڕەشی تەستا و مەسروری خزمەتکار بە دوایدا و جعفەر چوون خۆیان گۆڕی بە جۆرێک نەناسرێنەوە کۆڵانە و کۆلان بەڕێکەوتن بەجل و بەرگی بازرگانیەوە گەشتنە دەروازەی ڕەز و باخەکە بینیان کراوەیە خەلیفە وتی باشە جەعفەر چۆن مامبرایم ئەم دەروازەی بەکراوەیی بەجێهێشتووە ئەمجا چوونە ناو باخەکەوە بۆ بەردەم کۆشک ئەمجا خەلیفەوتی ئەمەوێت بە دزیەوە سەیرێکیان بکەم بزانم خەریکی چین خۆ من نەگوێم لە دەنگە نەترای کەسێک ئەمجا سەیری ئەم لاو ئەولای کردووتی جەعفەر ئەم دارگوێزە لە قوپۆپەکانی بە پەنجەرەکانەوەیە با سەر بکەوم و سەیرێک بکەم ئەمجا خەلیفا لەق بەلق بەدارەکەدا هەڵزنا تا گەشتە سەر لەقێک بەرامبەر پەنجەرەیە کولەی دانیشت کە سەیری کرد کوڕ و کچێکی شۆخ و قەشەنگ لەوێن پەنا بەخوا لە جوانیان مامبرایمیش لەو لاوە پیاڵێک مەی بەدەستەوەی ئەڵێت خواردنەوە بە بێ ئاواز و گۆرانی خۆش نییە بۆ شاعرێک وتێتی مەی بگێڕن لە بۆ گەورە و بچووک لە دەستی مانگ وەری بگرن ئەو پێکە بە بێستران هەڵی مەدەن بیستومە کە ئەو ئەخواتەوە ئەسب بەفیکە خەلیفە کامەی بینی دابەزی وتی من پیاوچاکانم بەو شێوێ نەدیوە ئادەی بۆ ئەوەی لەو فەڕا بێبەش نەبێت سەرکەوە سەیرێکی مام برایم بکەم ئەبوو جەعفەر سەراسیمە بوو بە دارەکەدا هەڵزنا نورەدین علی و کەنیزەکە ئەنی سیبینی ئەخۆنەوە مام برایمی باخەوانیش پیاڵەیەک می بەدەستەوەیە تێگەشت تیاچووە بێدەنگ جەعفەر هاتە خوار بە تەریق بوونەوەیەک لە بەردەم خەلیفە داوەستا خەلیفە سەیرێکی کرد و پرسی ئاخۆ چێ ئەمانەی گەیاند بێتە ئێرە جا پرسی چێ ئەم دوانەی کردوەتە کۆشکی منەوە هێشتا بە دوو چاوی خۆم کیژ و کوڕە لاوی ئاوا شۆخ و شەنگ و جوانم نەدیوە جعفەری وەزیر کەیویست خەلیفە تووڕە نەبێوتی فەرمایشتە قوربان ئەم جاوتی با هەردووکمان سربکەوینەوە سەر درەختەکە تاکو و سەیریان بکەین کە سەرکەوتن گویان لێبوو مامبرایم وتی ئەم خەیاڵ و ئەندێشە سازە پێویستی بە گۆرانی و ئاوازە کەنی زەکانیسی جەلی زووتی مام برایم ئەوە ئەگەر ئامرازێکی مۆسیقا هەبواە کۆڕەکەمان خۆشترە بوو مام برایم هەستایە سەر پێ خەلیفەوتی ئاخۆ چی بکە جەعفەریش وتی بەخوا نازانم مام برایم کەمێ گون بوو کە گەڕایەوە عودێکی پێبوو خەلیفەوتی ئەگەر دەنگی ناخۆش بێ هەمویان لە سێدارە دەم بە تۆیشەوە جەعفەروتی خوا بکات دەنگی ناخۆش بێ خەلیفەوتی بۆ جەعفەروتی ئەگەر بە مردنیش بێ با لەگەڵ ئەمانەدا کۆ ببمەوە ئەمجا کەنیزەکە ئەنیس عودەکەی لێ وەرگرت و کەمێ سەیری کرد ژێیەکانی ساز دانەوە گۆرانێکی چڕی ئاسنی ئەتوانەوە هێڕانی هۆشخۆ ئەهێنایەنەوە ئاگا بە عاشقی بێدەرەتانە بە بەزەیی بە بە هەژارانە چیمان بۆ بکەن بەفیڕۆ ناچێت چونکە لە ئێوە ئێمە ڕوومان نا خەلیفە وتی بەخوا هێشتا دەنگی ئاوا خۆشم نەبیستووە ئەم جا وەزیر بە خەلیفەی وت ڕەنگە خلیفە تووڕێیەکەی ڕەوی بێتەوە ئەی ژوتی ئاا ئەم جاوتیەوە ئارەزومە بچمە لایەن و لەنزیکەوە ئەو کەنیزەکە گۆرانیم بۆ بڵێ وەزیریش کە حەزی ناکردوتی قوربان ڕەنگە لیان تێک بدەین ئەو مامبرایمە پیرەش هەر لە ترسا نامرێ خەلیفە ژووتی کەواتە فێڵێکم بۆ بدۆزەرەوە بۆ چوونە ژوورەوە کە ئەوان نەمبینن ئەم جا بەرە و دیواری باخەکەی کە بە سەڕوباری دیزلەدا ڕوانێ چوون ماسی گرێکیان بینی بەسەر بەلەمەکەیەوە لە ژێر پەنجەرەکانی کۆشکدا ڕاوە ماسیەکە کاتی خۆی خەلیفە لە باخەوانی پرسی بوو ئەو دەنگە دەنگەی ئێرە چییە؟ باخەوان وتبووی دەنگی ماسیگرەکانە. خەلیفەش فەرمانی دابوو کە نابێ لەو دەوروبەرەدا ڕاوە ماسی بکرێت. ئەم ماسیگرە کە کەریمی ناو بوو بینی بووی دەواازەی ڕزوباخ کراوەیە وتبووی کۆشک جەنجاڵە و کەس ئاگای لە من نییە لێرەدا ڕاوەکەم. کە کەریم ئەمەی بیست زۆری پێخۆش بوو جێگەی شیاوی دۆزیە و تۆڕەی هەوادا دوای کەمێک بە کێشی کردەوە ڕوانی چەندین ماسی جۆرا و جۆری تایە خەلیفەش زۆری پێخۆش بوو ئەم جا پێیوت کەریم جل و بەرگەکەی خۆتم بۆ دابکەنە کەوایەکی بەشانەوە بوو لە پێستی مەڕ سەدان پۆخڵەواتی پیاشۆڕ بووەوە چەفتەیەکی بەسەرەوە بوو دەیان پینەی پێوە بوو خەلیفەش کە بەرگەکەی بەریداکەن جارێکی ئەسکەندەری و ئەویدی بەعلەبەگی بوو لە حەریر بوو ئەمجا فەرمانی پێدا بڕۆ ڕاوەماسی خۆت بکە کەریمیش دەستی ماچ کرد و ڕۆیشت لەبەر خۆیەوە ئەمەیوت لە ئاستی چاکەکان تا سرم شۆڕمە نوقمم لێ ئەڕژێ لە زۆرما هەتا زیندووم گۆرانی بۆ تۆ ئەڵێم کە مردیشم ئێسکەکانم لە گۆڕما کە خەلیفە بەرگەکەی لەبەرکرد و کەواکەی بەسەردا پرسی ئەرێ ئەمە چییە پڕ لە کێچ و ئەسپێ ماسی گرەژوتی گەورم دوای هەفتێک لەگەڵی ڕادی خەلیفە دەستی کردە پێکەنی نوتی نەکبەت بۆچێ توانم هەفتێک ئەمە لەبەر بکەم ئەمجا وتی گەورەم کە ویستت فێرە ڕاوە ماسی ببی کە پیشەیەکی بەسوودە ئەوە ئەم کەوایە بە کەڵکت دێ ئەم جا خەلیفە گورزەیەک جای کرد و چووە بەردەم جعفەری وەزیر ئەوی ژوای زانی ماسی گرەکەیە وتی ئەوە منت لە چەقۆ سویت بڕۆ لەم دەوروبەرە مەمێنە خەلیفە بتبینێ ئەتکوژێت خەلیفە دەستی کردە پێکەنین ئەم جا جعفەر بەسەر سوورمانەوە پرسی گەورم ئەوە خۆتیت؟ خەلیفە وتی ئەی ئێمە پێکەوە نەهاتین ئێرە نامناسیتەوە جامان برایمی سەرخۆش چۆن ئەمان ناسێتەوە لێرە بمێنەوە تا ئەگەڕێمەوە چووە بەردەرگا و لە سەرخۆ لێیدا نورە دین علی بانگی مام برایمی کرد لە دەرگایاندا کەمان برایم پرسی چێ لە وەڵام داوتی منم کەریمی ماسیگر ئەوە زانی میوانت هەیە هەندێک ماسیم بۆ هێناوی کە نورەدین عەلی و کەنیزەکەکەی گوێیان لە ناوی ماسی بوو بانگیان کرد مامە گیان بۆمان بێنە دەرگای بۆ کرایەوە هات و سلاوی لێکردن مام برایم وتی ئای بەخێر بیت مامدز قمارچی کوابزانم ماسیەکانت باشن کەنیزەکەکە وتی ماسیەکان زۆر باشن خۆزگە بە برژاوی ئەبوو مام برایم وتی ڕازەکەی خاتون ئەمجا ڕووی کردە خەلیفە وتی بۆچی بە برژاوینەت هێنا هەست هەبوومان ببرژێنە خەلیفە ژووتی هەر ئێستا ئەی برژێنم ئەمجا چۆ دەرەوە بۆ لای جعفر وتی جعفر ئەویش پرسی ها چی بوو ئەی میری مسلمانان خەلیفە وتی کوڕە فەرمانیان پێدام ماسیەکان ببرژێنم جعفر وتی بێنە با من بۆیان ببرژێنم خەلیفە وتی بە گۆڕی باپیرانم هەر خۆم ئەوەشیان بۆ ئەکەم گەڕا تا کوختەی مامبرایمی دۆزیەوە چوە ژوورە و سەیری کرد هەموو پێداویستەکانی برژاندنی ماسی تایە هێنا دەرەوە و دار و چیلکەی کۆکردەوە و ماسی بەشی شۆ کرد ژێرەکەی گڕدا خوێ و زەعفران و زەعتەری پێوە کرد کە ماسیەکان برژان خستیە سەر گەڵامۆز و هەر لە باخەکە لیمۆشی بۆ کردنەوە ئەمجا بردی و لەبەردەمیاندا داینا ئەمجا کیژ و کوڕە لاوە لەگەڵ مامبرایم تا توانیان لێیان خوارد کە دەستیان شت. نورەدین وتی، ئەی ماسیگر ئەمشەو کارێکی چاکت بۆ کردین. ئەمجا دەستی کرد بە گیرفانیا و لەو پارانەی کاتی خۆی سەنجەر پێی دابوو کە سەفەری پێ بکا، سێ دیناری دەرهێنا و دایە خەلیفە پێی وت بەخوا گەر پێشەوەی ئاوم بەسەر بێ ئەتبینیم نەمەهێشت تاڵی نەبوونی بچێژیت بیگرە بەڵکو خوا بەرەکەتی تێبخە خەلیفەش لێ وەرگرت و پارەکەی ماچ کرد و خستە گیرفانی بەڵام خواستی خەلیفە پارە نەبوو بەڵکو گوێگرتن لە گۆرانی بوو بۆیە وتی قسەکانت بەجەن بەڵام خواستی من گوێگرتن بوو لە گۆرانی فەرمان بدە بە کەنیزەکەکەت گۆرانیمان بۆ بڵێ نورەدین عەلی ڕووی کردە کەنیزەک و وتی لەبەر خاتری ماسی گر هەندێ گۆرانیمان بۆ بڵێ کەنیزەکە ئەو دەکەی بەدەستەوە گرت کەمێ سازی داوتی ناسکۆڵەیەک پەنجە بۆ ژیان ئەبە بەخورپەی دڵ گیان و هەناوانە بە کەڕولاڵیش لە خۆشیان دێتە سەما خۆ ناگرێ و دەستی بۆ چاوانە بە بە جۆرێک ئەو عودەیە ژەنی بیرهۆشی دانیشتوانی ئەتەنی دەستی پێکردەوە دڵی غەمبار بە ئێوە چاک بۆەوە بە یەکجاری کەماڵ ڕووناک بۆەوە دەبا گوڵاو پرژێنی کەم ئەم دەورە کەسی نەو دڵ بەجارێ پاک بۆەوە خەلیفە زۆر خۆشحاڵ بوو بەو گۆرانیە هاواری کرد زۆر باشە زۆر باشە. نورەدین عەلی لێی پرسی ئەم کەنیزەکەت بەدڵە خەلیفەوتی ئەرێ بەخوا ئەیژوتی ئەوە دیاری بێت و پێشکەش بە تۆ دیاری بەخشندێک کە پەشیمان بوونەوەی نەبێ ئەم جا بە ماسی گرەی وت ئەوەش کەنیزەکەکە هەستە و لەگەڵ خۆت بیبە کەنیزەکەکە ڕووی تێکردوتی گەورم هەر بەبێخوا حافیزی جێم دێڵیت ئەگەر هەر ئەڕۆم مۆڵەتم بدە خواحافیزیت لێ بکەم و هەستی خۆم دەرببڕم لە قولابی چاوان تا جێم ببوایە یەکەم کەس بووم ئەبوو مەلەم کردایە ئەی کوڕی خاقان خۆشەویستی تۆ لە نێو دڵدایە هەرگیز دەرنایە سرت هەڵگرت و زێدی خۆت جێهێشت منت هەڵبژارد بۆت ببمە سایە خوایە دووری من بۆت نەبێتە خەم ئەبمە هی کەسێک دەستی واڵایە کە ئەمەی وت نورەدینیش ئەمەی وت ڕۆژی دابڕان کە منی سپارت بەگریە و خەم و بە هەناسەی سارد پرسی بە بێ من چیەکەیت وتم منیش بۆ لای خوا هاواری خۆم نرد خەلیفەش زۆر بەلایە سەخت بوو ئەو دوانە لێک کە بۆیە پرسی ئەم کەنیزەکە لە شعرەکەی داوتی گوایە تۆ بەگشت سوڵتانەکاندا چویتەوە لەبەر خەریفەکە خەریک بووە بگیرێت هەڵاتویت ڕاستە تکایە بە سەرهاتەکەم بۆ بگێڕەوە نورەدین وتی ماسی گر بە سەرهاتی سیر و سەمەرە بەسەر من و ئەم کەنیزەکە هاتووە کابوو بە ئاوی زێڕ بنووسرایە تاکو خەڵکی پێ سوودمەند بوونایە خەلیفەوتیەوە دەبۆمان جێڕەوە بەڵکو خوارزگارت بکات و دەروازەی ژیانت بۆ واڵا ببێتەوە خەلیفە وتی پەخشان ڕیزبەندە شعر سەروبەندە ئەم جا نورەدین کەمێسەری داخستوتی هاوڕێ کەلانم جێهێشت خەڵاتم تاسەم خرۆشە لە بۆ وڵاتم باوکی بە سۆزم جۆرێ لە دەستچوو لە گۆڕستانە تا سەر جێگیر بوو دواتر زۆر کێشەی ترم هاتەڕێ بەخەمیان تەواو ڕۆحم زنجیر بوو کەنیزەکێکی بۆ کڕیم ناسک زۆر بە سەلیقە ئاغر و ژیر بوو لە یەکەم بانگدا دەڵاڵ نرخاندی ئەوم لە دەست و غەمم دەستگیر بوو لەو مەزادەدا کە زیادیانە کرد پیرە دەڵاڵیش وەک من زویر بوو کە زۆر تووڕە بووم پەلامارمدا ڕاکێشانەوەی گێژم لەبیر بوو ئەو بێناموسەش زۆر ڕقی هەستا نەیزانی ببان ملیەوە شیر بوو مشتێکی توندم بە دوو دەست لێدا خوێنی لێتکا و ناودەمی سوێر بوو ئیشارەتیان دام کە دوور بکەومەوە پۆلیس ونبوونی منی تدبیر بوو کە هیچم نەما ئاوا هەژار بووم بۆیە کەنیزەک بە تۆ پیر بوو کە خۆشەویستی خۆمم پێبەخشیت لەگەڵ یا دڵم لای تۆ ئەسیر بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە لە شعرەکە بۆ خەلیفە وتی نورەدین گیان بە دوور و درێژی بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە نورەدین علی لە سەرتاوە تا کۆتایی بەسەراتەکەی خۆی بۆ جێڕایەوە کە خەلیفاوەی بیست پێی وت ئێستا تەوێت بۆ کوێ بچی ئەیژوتی سەر زەوی خوافراوانە خەلیفەوتی نامەیەکت بۆ نووسم بۆ سلتان محەممەدی سلێمانی زەینی کە خوێندیەوەی تر زیانت پێناگەێنێ نورەدین علی ژوتی جا توخوا لە دنیادا ئەمە بووە ماسی گرێک نامە بۆ پاشایەک بنووسێ ئەمە هەر نابێ خەلیفەوتی خۆ تۆ ڕازەکەی بەڵام من هۆیەکەت پێڵم ئەزانی چۆن خۆم خۆی لێک حزردا پێکەوە لای مەلایەک ئەمان خوێن ئەو سوختەی بەردەستی من بوو دواتر ئەو خوا لای لێکردەوە بووە سوڵتان خوا منیشی کردە ماسیگر هەر داوایەکیشم لێکرد بێ بۆی جێبەجێ کردووم هەزاران کارم پێکردووە کە نورەدین ئەمەی بیزوتی زۆر باشە بینوسە بابی بینم ئەم جا ئوچ و مەرەکەبیان بۆ هێنا دوای بیسمیلا نووسی ئەم نامەیە لە هاروونە ڕەشیدەوە بۆ بەڕێ سوڵتان محەممەد کوڕی سلێمانی زینی نوێنەرم لە یەکێک لە هەرێمەکانی مەملەکەتەکەم ئەم نامەیە بە هەڵگری کە نورەدین عەلیە کە کوڕە وەزیرە ئەنێرم. کە گەیشت، دەم و دەست بیخەرە شوێن و پلە و پایەی خۆت و دەست لە کار کێشانەوەی خۆت ڕابگەنە، فەرمانەکەم جێبەجێ بکە و سڵاو. ئەمجا نامەکەی دا دەست نورەدین عەلی خاقان، ئەویش نامەکەی ماچ کرد و خستیە پێچی مێزەرەکەی سەری خۆی هەستا و خۆی ئامادەی سەفەر کرد. ئەمە حاڵی ئەم بوو مام برایمیش سێرێکی خەلیفەی کردوتی خوێڕی دوو ماسیت بۆ هێناین بای دوو فلس بوو دوو دینارت لە حەقی داوەرگرت ئێستاش چاوت بڕیوە تا کەنیزەکەکەیش پەلاماری خەلیفەیدا وەزیریش کەناردە بووی تا بەدزیەوە بەرگی پاشاتی بۆ خەلیفە بێنن کە بەرگەکانیان هێنا خەلیفە کابرای خڵات کرد ئەم جال لەبەری کردن مام برایم لەسەر کورسێک دانیشت بوو خەلیفەش سەیری ئەم لاو ئەولای خۆی کرد، مام برایم خەلیفەی ناسیەوە، سەری سوڕماو حەپەسا، پەنجەی خۆی کرۆشت وتی، ئاخۆ ئەمەی ئەیبینم خەوە یان ڕاستەقینەیە؟ خەلیفە سەیرێکی کرد و لێی پرسی، ئەوە چیە مام برایم چیتە؟ مام برایم بە ئاگا هاتەوەو خۆی دا بە زەویدا و ئەم شیعرەی وت، بە تاوانەوە گیرام بمبورە، تۆڵە لە پیاوی وەکو تۆ دوورە دانی پیانێم کە گوناهبارم بەڵام بەخشینی تۆش بێ سنوورە کەمان برایم شعرەکەی تەواو کرد خەلیفە فەرمانی دا کە نیزەکەکە بەرن بۆ کۆشک لەوێ خانوێکی جای بۆ تەرخان کرد کارەکەر و خزمەتکاری پێدا و پێیوت بزانە خاوەنەکەتم نردووە بۆ بەسرە و کردومە بەوالی ئەوێ خوایار بێ لە تەک خەڵاتی خۆمدا ئەیکەم تۆش ڕەوانەی ئەوە کەم ئەمە لێرە ئاوا بوو نورەدین علی کوڕی خاقانیش کە بەرەو بەسرە سەفەری کرد گەیشتەوێ خۆی کرد بە کۆشکی والیدا کردی هاوار هاوار کەوالی گوێی لێبوو وتی بابێ کە بردیان کڕنوشی بۆ برد دواتر نامەکەی خەلیفەی دا دەستی هەر کە نامەکەی بینی و تێگەشت لە خەلیفەوەیە هەستا سەر پێ و نامەکەی ماچ کردوتی فەرمانەکانی خوا و میری میران ئەبێت جێبەجێبێ ئەم جا فەرمانیدا چوار قازی و میرەکانی بانگهێش کرد ویستی فەرمانەکەت جێبەجێ بکە لەو کاتەدا مەعینی ساوی وەزیری پەیدا بوو والی نامەکەی خەلیفەی دایە دەست ئەویش نامەکەی ورد ورد کرد و خستێت دەمی و هەندێک جوی و دواتر تفی کردەوە والی هاواری لێ هەستا وتی نەگبەت چیت کرد معین وتی بەسەری تۆم کابرایە نەخەریفەی دیوە و نەوەزیرەکانی ئەمە فێڵبازە و ئەم نامەی بە مۆر و ئیمزای خەلیفە دەستکەوتووە بەدڵی خۆی پڕی کردوێتەوە خەلیفە نەی نردووە تاکو و پلە و پای والی لە تۆوەەر بگرێتەوە هەرگیز ئەمە لای خەلیفۆ نەهاتووە ئەگەر ئەم نامەیە ڕاست بوایە وەزیرێک یان هەر هیچ نەبێ چەکدارێکی مەملەکەتی لە تەکدا نرد والی پرسێ ئێستا چی بکەین مەعینی وەزیری ژووتی بیدە دەست من لەگەڵ چەند چەکدارێکە ئەی بەمەوە شاری بەغدا لەوێ ئەی بەمە دەرباری خەلیفە ئەگەر ڕاست بوو ئەوە فەرمانێکی ترم ئەداتێ ئەگەر ڕاست نەبوو خۆمەزانم چۆن تۆڵی لەکەمەوە کەوالی ئەمەی بیزوتی دەی ئەوە ئەم پیا و ئەوە تۆ دەست بەکار ببە مەعینی وەزیریش قۆڵی نورەدینی گرت و بردی، ئەمجا بەرەو ماڵی خۆیان بۆوە، خزمەتکارەکانی ماڵی بان کرد، دایان بە زەوی دا و هێندەیان لێ دا تاکو لە هۆش خۆی چوو، ئەمجا پێوەندی کرد و بەرەو بەندی خانەی کردەوە، کە گەیشتەوێ بەڕێوبەری بەندی خانە کڕنوشی بۆ برد، مەعین پێی وت، پشیلە کوێر! ئەمە بگرە و فڕی بدە نێو قڕولیتەی زیندانەکەتەوە شەو ڕۆژ لێ بدە ئەویژوتی فەرمایشتە ئەم جا لە دەستیان گرت و فریاندایە زیندانە بۆ و دەرگیان لەسەر کڵۆمدا کە ڕۆشتن بەڕێوبەری بەندیخانە فەرمانیدا سەکۆیەک کە لە ژوورەکەی نورەدین عەریدا بوو بۆی پاپکەنەوە و ئاوڕشێنی بکەن پێوەنەکەی دەست و پێی بکەنەوە چل ڕۆژ نورەدین عەلی لەو زیندانە دا مایەوە و چەند ڕۆژ جارێک مەعینی وەزیر یەکێکی ئەناردە لای بەڕێوەبەری زیندان و پێێ وت ئەبێت سزا بدرێ. ڕۆژی چل و یەکەمین سوڵتانی بەسرە دیاری و خەڵاتی لای خەلیفەوە بۆ هات. سوڵتان دیارییەکانی زۆر بە دڵ بوو. لە وەزیرەکانی پرسی، هەندێکیان وتیان ڕەنگە ئەم دیارییانە بۆ والیە نوێکە هاتبێ. مەعینی ساوی وەزیریش وتی باشتر وابوو هەر زوو بمانکوشتایە. والی هەڵیدایە وتی ئەوە بیرت خستمەوە بڕۆ بیهێنە با لە ملی بدەین وەزیر وتی بەسەر چاوان دیسان وەزیر وتی ئا مەبەستم ئەوە بوو بە شاردا بیگێڕن بانگەوازی بۆ بکەن هەر کەس ئەیەوێ لە سێدارەدانی نورەدین علی خاقانی ببینێ بابێت بۆ بەردەم کۆشکی والی ئیتر خەڵکی دێن و ڕقوقینەی منیش ئەڕەوێتەوە خەلیفەژوتی چیەکەیت بیکە مەعینی ساوی وەزیر بە دڵخۆشیەوە چووە دەر و فەرمانەکەی بە والی شار ڕاگەیاند و فەرمانی دا نورەدین بە شاردا بگێڕن کە هاوڵاتیان ئەو دەنگ و باسەیان بیست زۆر دڵگران بوون هەرزوو خەڵکێکی زۆر چوونە بەرکۆشک تا جێگەیان بەرکەوێ هەندێکیش چوونە بەر زیندانەکەی کە نورەدینی لێبەند بوو وەزیریش دە کۆیلەی چەکداری برد و چوو بۆ زیندانەکە، بەڕێوەبەری زیندان کە پرسی فەرمانیان بە چییە، وتی بڕۆ ئەو نەگبەتەم بۆ بێنە. بەڕێوەبەریش وتی حاڵی زۆر خراپە هێندەی لێ دراوە. ئەمجا چووە لای نورەدینی عەلی، گوێی لێ بوو ئەم شیعرانەی ئەوت. کێ دەستم ئەگرێ بۆ ئەم بەڵایە، نەخۆشیم قورسە و دەرمان دەست نایە. دووری لە چاوان خەوی تەرە کرد لە جێ دۆست دوژمن بۆم بۆتە سایە خەڵکی نە دۆستی بە بەزە ماوە کەمێ بۆ حاڵی من گریابایە مردن و گیاندان بە ئازارەوە بۆم باشە و دەستم لە ژین بەردایە ڕێبەری گەورە و توانا و بە زەبر دەریای زانست و بەخشندە خوایە پەنام بەو لە خەم دەرم بهێنە بەڵا و ماندوێتیم لە سەرشاندایە ئەمجا بەڕێوبەری زیندان دەستێ بەرگی کۆنەی چڵکنی لەبەرکرد و بردیە لای وەزیر نورەدین علی سەیری کرد ئەوە دوژمنەکەیەتی کە لە کوشتنی ئەگەڕێ لەبەر ئەوە بەدەم گریانەوە پێیوت لە شەقی زەمانە ناترسی ئەم شعرت نەبیستوە دنیا بۆ کیسرا و ئازایان نەما سامان و مڵکیان لە دوا بەجێما ئەم جاوتیەوە بزانە ئەی وەزیر خواچی هێنایە ڕێ هەر ئەوەیە وەزیر وتی ئەی عەلی ئەتەوێت بەم قسانە بمترسێنی ئەمڕۆ بە هاوڵاتیانی هەموو بەسڕش نیگەران بن بۆت من هەر لە ملت ئەدەم ڕۆژ چۆن بێتە پێش واکەم ئیدی سەیری ئەم لاولای خۆشم ناکەم گوێ بە ئامۆژگاری تۆنادەم و لەم شعرە ڕوانم ڕۆژگار چیم پێ بکە ئەوەم لەسرە ئاسوودەم چونکە قەزا و قەدەرە کە ئەم تێش چەند جوانە کە دوژمنت خست کوشتت مردانە ڕۆژێکیش بژیت ڕحت خەندانە وەزیر فەرمانی دا سواری هێسترێکی بکەن پیاوانی وەزیر کە دڵتەنگی نورەدین عەلیش بوون وتیان ڕێمان بدە با ئێمە بەردبارانی بکەین نورەدین عەلیش وتی کاری وا مەکەن ئەی ئەمەتان نەبیستوە تەمەنم تاک و کاتی خۆی ما بێ هەرچیم لێ بکەن هەر کۆتا نابێ شێری جەنگەڵیش هەڵمەت بهێنێ نام کوژێ قەزای خویەکەوا بێ جاڕیان لە شاردا بۆ دا ئەمە کەمترین سزایە بۆ ئەو کەسانەی ساختە لە پاشای خۆیانەکەن ئیدی کۆڵانەکانی بەسڕیان جێڕا و جاڕیان بۆ دا تا گەیان دیانەوە بەر پەنجەرەی کۆشک و شوێنی لە سێدارەدانی کوژەری شمشێر بەدەست چووە بەردەمی وتی من فەرمان بەری مەملەکەتم فەرمانم جێبەجێکم داوای چیەکەی تاکو بۆ جێبەجێ بکەم هەر ئەمەندە تەمەنت ماوە تاکو والی لەو پەنجەرەیەوە دەرەکەوێ بیربکەرەوە ئەویش سەیرێکی چواردەوری خۆی کرد ئەم شعرەی وت کوژەر و شمشێر بۆ من ئامادەن کە بۆ ڕیسوایی و سوکیم ئاماژەن خاوەن بەزەی و پاڵپشتێ نییە بۆچی بێدەنگن وەڵامم نادەن ژیانم کۆتا و مەرگم لە پێشە کوا خاوەن بەزە و سۆزان ئامادەن حاڵم ببینن سەیری بەڵام کەن دە شەر بە ئاوی بە دەروونما کەن. خەڵکەکە دەستیان کردە گریان کوژەر چوو شەربەیەک ئاوی بهێنە ئەم جا شەر بە ئاوەکەی لێوەرگتەوە فرێدا لاوە چونکە فەرمانی پێدرا کە پەتی سێدارە لە ملی بخەن و هەڵی بواسن ئەمجا چاوی نورەدینیان بەستەوە بوو بە پەژارە و ژاو و هاوار بۆ وەزیرەکە کە خەڵکەکە سریان کرد تەپ و تۆز لەو لاوە بڵند بۆوە والی ئەو تەپ و تۆزەی بینی وتی پەلە مەکەن بزانن ئەوە چییە؟ تومەز، ئەوە ئەبو جەعفەری بەرمەکی وەزیر و چەکدارەکانیەتی، بۆ ماوەی سی ڕۆژ خەلیفە فەرمانەکەی نورەدینی بیر چووبۆوە، کەسیش بیری نەخستبۆوە، شەوێک لە شەوان ئەچێتە ژووری ئەنیس جەلیس گوێ لە گۆرانیەکی ئەگرێ کاوە ئەلاوێنێتەوە. لە ئەندێشەی مندا ئێوە ناوتان لە سەر زار و لێوە. لەو کاتەدا خەلیفە خۆ بەژووردا کە ئەنیس ئەبینێ کاگری کە ئەنیس خەلیفەی بینی کڕنوشی بۆ برد سنگی بە زێی و نووسان سێ جار کەوشەکانی پێی خەلیفەی ماچ کرد ئەم جا هاتە دوا و هەستایەوە و ئەم گۆرانیەی بۆوت ڕەسەنیت ڕۆژی بوونت پیرۆزە لاسکی باڵا و زەویت بە پێزە پەیمانەکەی خۆت بیرەخەمەوە پیاویت و قسەی خۆت لە پیرۆزە خەلیفە لێ پرسی تۆچیت ئەو ژوتی من دیارەکەی علی کوڕی خاقانم داوات لێکەم پەیمانەکەی خۆت جێبەجێ بکەی کەوتت بەڕێزەوە ئەم نێریتەوە بۆ لای ئێستاش ئەوە سی ڕۆژی ڕەبقە خەونەچوتە چاوانم و چاوەڕێم قەمەی بیست فەرمانی دا ئەبو جەعفەری بەرمەکیم بۆ ئامادە بکەن کە هات پێی وت، جەعفەر سی ڕۆژە هەواڵی عەلی خاقانیم نەبیستووە ڕەنگە والی کوشتبێتی، بەڵام بە گۆڕی باو و باپیرانم شتێکی لێ هاتبێ، ئەوا ئەو کەسانەی دەستیان تێدا بووە لە ناویان ئەبەم، بۆیە هەر ئێستا بەڕێ بکەوە بەرەو بەسرە بۆ لای والی محەمەد سولەیمانی زەینی، هەواڵی ئەو و عەلی خاقانیم بۆ بێنەوە. ئەمجا وتیەوە زۆریشت پێ بچێت و دوابکەوی لە منت ئەدەم باسی نورەدین علی و نامەکەی بۆم نووسی کە خۆت ئاگاداریت بۆی ئەەکەی گەرزانیت والی کاری بەنامەکەی نورەدین علی نەکردووە خۆی و مەعینی کوڕی سایم بۆ بێنە بە چ شێوێک پێت باش بوو بۆم بێنە جەعفەر وتی بە چاوان. ئیدی ئەبوو جەعفەر و یاوەرانی لە جەنگاوەران کە بەرەو بەسرە بوونەوە، خەڵکەکەش دەستیان کردە هەواڵبردن بۆ والی محەممەدی سلێمانی زەینی کە ئەبوو جەعفەر و چەکدارانی بەرەو بەسرە دێن، کە گەیشتن ئەو قەرەباڵغی و ژاوەژاوەیان بینی جەعفەر وتی، ئەمە چییە؟ پێیان وت، کە بەنیازن نوورەدین عەلی لە سێدارە بدەن، ئەویش فەرمانەکەی خەلیفەی بیرکەوتەوە کە وتبووی، هەر کەسێک ببێتە هۆی تیاچوونی نورەدین عەلی لە ملی ئەدەم پەلەی کرد بۆ گەشتن بە محەمەد سلێمانی زەینی والی و فەرمانەکەی خەلیفەی پێ ڕاگەیان کە هەر کەسێ نورەدین عەلی بکوژێ لە سێدارەی ئەدا ئەمجا فەرمانی دا والی و وەزیرەکەی کە مەعینی کوڕی ساوی بوو قۆڵبەست کران و گیران فەرمانیشی دا کە نورەدین عەلی خاقانی ئازاد کەن ئەمجا فەرمانی خەلیفەی بەو خەڵکە ڕاگەیان کە ئیدی نورەدین عەلی لە جێی والی محەمەد سلێمان زەینییە، سێ ڕۆژ بە میوانی مانەوە، والی کۆن لە ئەبو جەعفەر پاڕایەوە کە بیباتە بەردەم خەلیفە، ئەبو جەعفەر پێی ڕاگەیان کە بەرەبەیانی ڕۆژی چوارم لەگەڵ مەعینیشدا بەرەو بەغدا بنەوە، نورەدین عەلی خاقانیش لە تەکیاندا سوار بوو ڕۆیشتن تا گەشتنە دارسەلام، ئەمجا چوونە لای خەلیفە و بەسەرهاتەکەیان بۆ گێڕایەوە کە چۆن لە ئان و ساتدا بوو، هەڵیبواسن و لە سێدارەی بدەن. ئەمجا خەلیفە شمشێرەکەی خۆی دایە دەست نورەدین عەلی و فەرمانی دایە، ئەم شمشێرە بگرە و لە ملی دوژمنەکانت بدە. ئەویش چووە بەردەم مەعینی ساوی وەزیر، ئەویش پاڕایە وتی، من کردم تۆ مەیکە. نورەدین عەلی شمشێرەکەی لەو لایە و دانا، سەیرێکی خەلیفەی کرد و وتی، ئەی میری موسڵمانان، خەڵەتاندمی. ئەمجا ئەم شێرەی وت وا فریوی دام بۆ من شەرم بێ پیاوی چاک ئەبێ دڵی نەرم بێ ئێدی خەلیفەوتی تۆ لی دوورکەوە ئەمجا فەرمانی دایە مەسرور ئەویش لە منیدا دواتر بە نورەدین علی خاقانی وت داوا بکە ئەوی ژوتی گەورم پێویستم بە سامان و ماڵی بەسرەنیە حەزەکەم لێرە لە پەزێرایی بەڕێستانە بم بۆیە خەلیفەش فەرمانیدا هەر لە بەغدادا کۆشکێکی بدەنێ نردێ شوێنی کەنیزەکەکە خەڵاتی هەردووکیانی کرد نورەدین عەلی خاقانی کردە هاونشینی خۆی بۆیە تاکو خوا بردنیەوە بۆ خۆی بە بەختیاری ژیانیان بردەسەر بەڵام ئەم بەسەرهاتە لە بەسەرهاتی بازرگان و مناڵەکانی خۆشتر نییە شەهرەیار پرسی ئەی ئەو بەسەرهاتە چۆن بووە شارەزاد هەستی کرد